بەناوی خودای بەخشندە و میهرەبان. هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە بە پاکی و بێگەردی یادی خودایان کردووە، هەر ئەویش باڵادەست و دانایە. ئەو خودایە ئەو زاتەیە ئەوانەی بێ باوەڕ بوون لە خاوەنانی کتێب هەڵی کەندن لە شوێنەواریان و ناچاری کۆچی کردن لە یەکەم دەستپێکردنی کۆکردنەوە و دەرکردنیاندا، ئێوە بەتەما نەبوون و گومانتان نەدەبرد ئاوا بە ئاسانی بڕۆن ئەوانیش گومانیان وابوو کە بەڕاستی قەڵاکانیان بەرگریان دەکات لە ویست و فەرمانی خوددا ئەوسا ئیتر لەلایەکەوە خوددا بەڵای بەسەرهێنان کە بە خەیاڵیاندا نەهاتبوو حسابیان بۆ نەکردبوو ئەوسا خودا ترسێکی فڕێدایە دڵیانەوە، بەناچاری دەستیان کرد بە کاولکردنی خانوبەرە و ماڵەکانیان بە دەستی خۆیان و دەستی ئیمانداران، کەواتە ئەی خاوەن بیر و هۆش و دووربینەکان دەرس و پەند و ئامۆژگاری وەربگرن، جولەکە هەروا بۆیان ناچێتە سەر. خۆ گەر خودا چۆڵکردنی لەسەر بڕیار نەدانایە ئەوە هەر لە دنیادا سزای دەدان، لە قیامەتیشدا سزای ئاگری دۆزەخ بۆیان ئامادەیە، چونکە زۆر دڵ ڕەق و پیلانگێڕن. ئەو سزایە بەهۆی ئەوەوە بوو بەڕاستی ئەوانە دوژمنایەتی خودا و پێغەمبەرەکەیان کرد، ئەوەشی دژایەتی ئاینی خودا بکات با چاک بزانێت خودا سزا و تۆڵەی زۆر بە ئێش و ئازارە. هەر درەختێکی تەڕتان بڕیبێت یا وازتان لێ هێنابێت و لەسەر بنجی خۆی مابێت لە خەیبەردا، بە فەرمانی خودا بووە و ویستی ئەوی لەسەرە، تا تاوانباران و لە سنوور دەرچووەکان سەرشۆڕ و خەجاڵەت بکات. ئەو دەستکەوتانە خودا لە جوولەکەی سەندووە و بەخشیویەتی بە پێغەمبەرەکەی، ئێوە هیچ خۆتان ماندوو نەکردبوو بۆ بەدەستهێنانی، نە بە سواری ئەسپ بۆی چووبوون نە بە سواری وشتر، بەڵکو ئەوە خودایە کە پێغەمبەرەکەی زاڵ دەکات بەسەر هەر دەستە و تاقمێکدا کە بیەوێت خوداش دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە ئەو دەستکەوتانەی خودا بەخشی بە پێغەمبەرەکەی لە خەڵکی دێهات و شارەکانی جوو ئەوە خودا بڕیاری لەسەرداوە کە بۆ پێغەمبەر و خزمانیەتی بۆ هەتیوان و هەژاران و ڕێبوارانیشە بۆ ئەوەی ئەو سامانە تەنها لە نێوان دەوڵەمەندەکانی ئێوەدا نەبێت جا ئەوەی پێغەمبەر پێی بەخشیون وەری بگرن هەر فەرمانێکی پێدان بە گوێی بکەن قەدەغەی هەر شتێکی لێکردن مەیکەن لە خودا بترسن چونکە بەڕاستی خودا بەتوندی تۆڵە دەسێنێ هەروەها لەو دەستکەوتانە بەشی کۆچبەرانی هەژار دەبێت بدرێت ئەوانەی لە شوێنەوار و سامانیان دوور خراونەتەوە و دەرکراون ئەوانە بەتەمای بەخششی خودا و ڕەزامەندی ئەون و بەبێ هیچ تەماعێک پشتیوانی لە خودا و پێغەمبەرەکەی دەکەن و هەوڵی سەرخستنی بەرنامەکەیان دەدەن، هەر ئا ئەوانە ڕاستگۆ و ڕاستانن. ئەوانەی کە پێشتر ماڵ و شوێنی خۆیان ئامادە کرد بۆ پێشوازی لە کۆچبەران و دڵ و دەروونی خۆیان ڕازاندەوە بە ئیمان، ئەوانەشیان خۆش دەوێت کە کۆچیان کردووە بۆ لایان و لە دڵ و دەروونیاندا جێی هیچ جۆرە حەسودی و بەخیلیەک نابێتەوە لەسەر ئەوەی کە بەشی کۆچبەران دراوە و بەشی ئەوان نەدراوە، حەز بە بەخشینی دەستکەوتەکان بەوان دەکەن، فەزڵی ئەوان دەدەن بەسەر خۆیاندا هەرچەندە هەژار و نەداریشن، جا ئەوەی خۆی لە نەفسی ڕەزیلی بپارێزێت و زاڵ بێت بەسەریدا، ئا ئەوانە هەر سەرفرازن. ئەوانەشی کە بە شوێن کۆچبەران و پشتیواناندا هاتن تا کۆتایی دونیا، ئەمە دوعا و نزایانە و بەردەوام دەڵێن، پەروەردگارا، لە ئێمە و لەو برایانەشمان خۆش ببە کە پێش ئێمە ڕێبازی ئیمانیان گرتەبەر و لە دڵەکانماندا هیچ جۆرە بوغز و کینەیەک مەخەرە دڵمانەوە لە ئاستی ئەوانەی ئیمانیان هێناوە پەروەردگارا تۆ بەڕاستی بەسۆز و بەخشندە و مێهرەبانی. ئایا سەرنجت نەداوە لەوانەی کە دوو ڕوو بوون و بە برا بێ باوەڕەکانیان لە خاوەن کتێب دەڵێن، ئەگەر ئێوە دەربکرێن ئێمەش لەگەڵتاندا دەردەچین، هەرگیز دژی ئێوە بە قسەی کەس ناکەین، خۆ ئەگەر جەنگتان دژ بکرێت ئێمە پشتیوانیتان لێدەکەین. بە مەرجێک خودا خۆی شایەتە کە ئەوانە بێگومان درۆزنن. سوێن بە خودا ئەگەر دەربکرێن لەگەڵیاندا دەرناچن و ئەگەر جەنگیان دژ بکرێت پشتیوانیان لێناکەن و ئەگەر پشتیوانیشیان لێکردن دوای تاوێک پشت هەڵدەکەن و پاشان سەرکەوتوو نابن. بەڕاستی ئێوەی ئیماندار ترستان زیاترە لە دڵ و دەروونیاندا تا خودای گەورە، چونکە بێگومان ئەوانە کەسانێکی ناحاڵی و تێنەگەیشتوون، هەمیشە لە دڵەڕاوکێدان. هۆزی جوولەکە هەرگیز بە یەکپارچەیی ناوێرن دژی ئێوە بجەنگن، مەگەر لە شوێنی قایم و قەڵای سەختدا، یان لە پشتی دیواری بەرز و قایمەوە، چونکە ئەو جوانە نێوانیان زۆر ناخۆشە و چارەی یەکتریان ناوێت، هەرچەندە وادەزانیت یەکپارچەن، بەڵام لە ڕاستیدا دڵەکانیان دوورن لە یەکەوە، چونکە ئەوانە ژیر و هۆشمەند نین. نموونەیان وەک نموونەی بێباوەڕانی ئەم نزیکانە وایە کە لە جەنگی بەدردا بە ئەنجامی کار و کردەوەی خۆیان گەیشتن، لە قیامەتیشدا سزای بە ئێش و ئازار بۆیان ئامادەیە. نێوانی دووڕووەکان لەگەڵ جووەکان. وەک شەیتان وایە کە هانی ئادەمی زاد دەدات لە ڕێی خەیاڵ و وەسوەسەوە پێی دەڵێت وەرە کافر بە بە جوانکردنی هەموو جۆرە تاوانێک کە خودا پێی ناخۆشە جا کاتێک کە کافر بوو واتە ئەو کارانەی ئەنجامدا کە شەیتان پێی ڕازیە پێی دەڵێت بەڕاستی من بەریم لە تۆ من لە پەروەردگاری جیهانیان دەترسم سەرەنجامی هەردووکیان شەیتان و ئادەمی زادی کافر ئەوەیە کە هەردوو لە دۆزەخدا بۆ هەمیشە بە نەمری دەمێننەوە، ئەوەش پاداشتی ستەمکارانە. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، خوداناس و پارێزکار بن و لە سنوورەکانی مەترازێن، با هەموو کەسێک سەرنج بدات و بزانێت چی بۆ سبەی دەستپێشکەری کردووە، هەوڵ بدەن هەمیشە و بەردەوام پارێزکار و دیندار و خوداناس بن، چونکە بەڕاستی خودا زۆر ئاگایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. نەکەن وەکو ئەو کەسانە بن کە خودایان فەرامۆش کرد، شوێنی بەرنامەکەی نەکەوتن، خوداش ئەوانی لەبیر خۆی بردەوە، ئەوانە لە سنوور دەرچوو تاوانبارەکانن. بێگومان نیشتەجێکانی دۆزەخ وەک بەهەشتییەکان نین، چونکە هەر بەهەشتیەکان سەرفراز و کامەران و بەختەوەرن. ئەگەر ئەم قورئانەمان داببەزاندایە سەر کەژ و چێوێک دەتبینی ملکەچ دەبوو ورد و خاش دەبوو شەق و پەق دەبوو لە ترسی فەرمانی خودا لە هەیبەتی گەورەی و دەسەڵاتی خودا ئێمە ئەم نمونانە دەهێنینەوە بۆ خەڵکی بۆ ئەوەی بیر بکەنەوە و ژیریان بخەنە کار و شوێن قورئانی پیرۆز بکەون خودا ئەو زاتەیە کە جگە لەو خودایەکی تر نییە، زانایە بە هەموو نهێنی و ئاشکراکان، ئەو خودایە بەخشندە و میهرەبان و دلۆڤانە، کانگای ڕەحم و بەزەییە. خودا ئەو زاتەیە کە جگە لەو خودایەکی تر نییە، پاشای هەموو بوونەوەرە، پاک و بێگەرد و پوختە، ئاشتیخواز و ئاشتی پەروەرە، ئاسایش بەخش و پەناگای ئیماندارانە، دەسەڵاتدارە و چاودێری دروستکراوەکانیەتی، باڵادەستە، خاوەنی خێری بێ سنوورە، گەورەیە و خۆی بە گەورە دەزانێت، پاکی و بێگەردی بۆ ئەو خودایەیە لەوەی تێنەگەیشتوان شەریک و هاوەڵی بۆ بڕیار دەدەن. هەر ئەو خودایە بەدیهێنەر و دروستکارە لە نەبوون هەرچی بوێ بەدی دەهێنێت، نەخشە و وێنە کێشەرە، ناوە پیرۆز و جوانەکان هەمووی شایستەی ئەون، هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە ستایشی ئەو دەکەن، بەڕاستی ئەو زاتە خودایەکی باڵادەست و دانایە.